هونەری شێوەکار بۆ مەوەستە میوانداری گەنجێکی شاری باونورمان کردووە کە بەڕێزیان بۆ ماوەیەکی زۆرە خەریکی کاری هونەری شێوەکارین ئەوش بەڕێز کاکسەرۆت عبدقادرە کاکسەرۆتم کاتە باش هەموو کاتێک باش پێمان خۆشە لە زاری بەڕێستانەوە بزانین کاک سەروەت کیە من سەرۆت عبدقادر لە ساڵی 1996 ناحیبان لەدایک بووم ئێستا تەمەنم بیست و سێ ساڵە، خوێندکاری بەشی ڕاگەیاندنی زانکۆی سلێمانیم، تاوەکو ئێستا مەشغوڵی خوێندن و ئیش و کارم. زۆر باش. سەرەتای دەستپێکردنی کاری هونەریت واتە وێنەکێشانت دەگەڕێتەوە بۆ کەی؟ هەر لە مناڵیەوە لە قوتابخانە مامۆستای هونەریمان هەبوو مامۆستا سیروان حەسەن، ئەو زۆر پاڵپشتم بوو، کاتێک وێنەم دەکێشا ئەوی وێنەکانی زۆر جوانە، ئیتر هەموو ڕۆژێ وێنەم دەکێشا لە مەکتەب، ئیتر برادەرەکانیشم بەدڵیان بوو. منیش بەشداری پێشنگاکانی کەلار و قوتابخانەکان مەگرت دواتر خەڵگە زۆر بەدڵی بوێنەکانمی تر وردەوە لە دەستم پێکرد زۆر باشە پێش پێناسەی هوەری شێوەکاری بکەین ڕاگەیاندن و شێوەکاری پەیوەندێکی ئەوتویان بە یەکەوە نییە چۆناوە لە ڕاگەاندنەوە هەڵگەڕایتەوە بۆ شێوەکاری وڵای ئەوەی ڕاستی من لەم ناڵیوە خولیا حەزم ونەر بوو بۆ نمونە وێنەیەک دەکێشی وێنەی سروشت پاک و خاوێن ئەتوانی بە خەڵک بڵێ بۆ ئێم سروشتە جوانەمان هەیە بۆ پیسیەکەن بۆ خۆڵ و خاشاک فڕێدەن ئەتوانی بۆ شێوانە پەیام بگەینی بە خەڵک بۆنە لەسەر دیوارێک من ئێستا دەنووس وێنەی جوان دروستەکەم هیچ سروشت لە خوارێ دەنووسم ژینگە بپارێزە ئەمە وەکو پەیامێکە بۆ خەڵکی کەواتە تۆ ئەتەوێت لە ڕێگای ونەری شێوەکاریوە پەیامەکەی خۆت بۆ نمونە بەم شێوازە بگەێنی بڵێ زۆر باشە ئەو ئەوەی کە باست کرد ئێستا ئەوەی من ئاگادار بم تۆ وێنەت بۆ زۆر شت کێشاوە بە تایبەتی لەسەر دیوارەکان ئەو شوێنانەی کە لە سەری کێشاوتە واتا ئەو شوێنە گشتیانە یاخود شوێنە تایبەتانە کوێ و کوێون کە تۆ وێنە لەسەری کێشاوە چەند شوێنێکە بۆ نە باخچی ساوایان لەسەر باخچی ساوان لەسەر دیوارەکە وێنەمان کێشاوە بۆی پاڵپشتێک بێ بۆ منداڵان بتوانن ئێوە ئەڵێی کێشاومان ئەمانە وای ئێوە گروپێکن بەڵێ ئەو گروپە چەند کەسن لە چەندەدا پێک دێن چۆن وا خڕبوونا ئەو گروپە نزیکی چوار بۆ پێنج کەسە بین جێگیل نین بۆیەوەی کە ئیش و کارمانەیە زۆر جار بەس لە مەجار لەگەر مەجارێکمانە بێنە دەکێشین ئەو گروپە کێ با بڵێن خۆی بە سەرۆکی گروپەکە ئەزانێ وڵا لا ئێمە کەس بە سەرۆکی گروپ نییە تر هەرکیشی زۆتر بکارکێ زیاتر دەرکەوە توانێت بێتە سەرۆک چونکە ئیشوکاری لەم ڕۆژارکی ئیشوکار بکار خەڵک زیاتر ئەوە ناسێ بۆ نەێستا من لە باوان وێنە دەکێشم خەڵک زیاتر من ناسێ بۆ نە شتێ تازە بکرێتەوە لە باوان و دیوارە شتێ بێ خەڵک لە فێزک من تاگاڵێ کاک سەرۆت بۆ وێنێکی ناکێشی کاک سەرگۆت تۆ زیاتر کارەکانت لە باوەنور هایە یان لە دەرەوەی باوەندوریش کارت کردووە؟ بە حوکمی ئەوەی خۆم لە باوەنورم زیاتر دەتوانم لە باوەنوی نەم کێشم ڕەنگە بۆ شارەکان لەوێش لە شاری سلێمانی شوێنم کێشاوە بەس ڕەنگە لێ ڕێگری کرد چمە سەر ئەوەی سلێمانی تر وێنێک وێنەیەکی یان دوانت هەیە لە شاری سلێمانی کێشاوتە یەکێک لە وێنەکان ئەوەی کە من بینیومە دارێکت کردووە بە قژی کەسێک ئەوە چۆن بووە و چۆن ئەو مەبەستە چییە لە دروستکردنی ئەو وێنە مەبەستم لەوەیە توانین سروشت و دیوار پێکەوە تێکەڵ بکەنیان بە جۆرێکی تر مرۆڤ و سروشت پێکەوە کیان گرێدراوێکن تاواکردێکن مرۆڤ توانانی سروشتەکەی بە پاک و خاین ڕاگرە ئەو دارە بەو پاک و خایەنە من ڕستنی زەناوێک لەسەری دروست کردووە تێکەڵەیەەکە زۆر جوانە خەڵکی زۆر بەدڵی بووە بەڵێ فکرەکەش لەوە هاتووە من زۆر متابعی ئەو نەرمە دەوروپیانەکەم ڕاستی لێ ئەوە ئەوروپیانە بینی دروستیانەکە منش حەزم کرد دووبارەکەمەوە لە شاری سلێمانی و لە کورسان شتیوا دروست نەکرابوو زۆر باش تۆ بەو تەمانە گەنجێت تۆ کە باست کرد ئەوە ئەڵێیت ئەو شتێک کە من کردووە لە کوردستانیشە بۆ منە تاکە یاخود نەکراوە لە بەرامبەرە ئەوەی کە تۆ دروست کردووە زۆر باش ئێوە خۆتان لە کاتی وێنە کێشاندا ڕێگرتان بووە هەیە نیە ڕاستی لە باوانور تا ڕادێکی باش خەڵک هاوکارمانە بەڵام جای وای دەمانەوێت لە شوێنێک بۆنە ماڵیەک یەک دیوارێک کە شوێنێکی گشتیە زۆر جار ڕێگریمان لێکرە بە زیاتر قوتابخانە و شوێنە گشتەکان ڕێگریمانین هاوکارمانە بن زۆر باشە تۆ ئەوەی من بزانم تۆ جگە لە بواری شێوەکاری لە هەندێ بواری ترشا کارت کردووە بە وەبزە پێم وایە لە شان و لە چۆن وە ینی حەزت کرد لەم بوارانە یاری بکە یا خود شانەوە بکە یا یش بکەی وڵا خۆمەر لە مناڵیەوە خولای هوەرم بووی تر هوەر چەند بەشێکی لێبێت شانۆی لێبێتەوە وێنەکێشانی لێبێتەوە گۆرانی بێش خۆم دەنگێکوانێ بۆ گۆرانی بەس زیاتر لە شانۆ لە وێنەکێشانە بەشدایم کردووە بەشداری چەندین شانۆمان کردووە ئەو کات کە مامۆستایانی گەرمیان خۆپیشاندانیان بوو بۆ موچە و بڕینی موچەکانیان بۆ پاشەکەوت ئێمە دادین بە گروپێک لە بانورۆ شانۆمان بۆ دەکردن باسی ئەو نەهامەتیەمانە کرد کە ماوەستا تووشی بووە بۆی بێ موچەی و بە شانۆ پەیامەکانمان دەگەیان پەیامان شانەکەمان شانێکمان بەشداریمان کرد لە بەردەم تربیە کەلارە هیچ قسەیتیانە وتەنا بە کردارە بە جوڵەی دەموچاومان پەیامان دەگەیاند زۆر جوانە ئەو من و شانەوێن بینی بەڕاستی شتێکی جوان بوو ئێوە وەکو خۆتان ئەگەر بۆ نمونە ڕۆڵی گەنج چۆن نەبینن تا چەند گەنج لەگەڵ ئێوە بەشدارە گەنجێ زۆر لە باوانۆر خولای ئەو کارن کەم نیکەم زۆر هاوکاریش من بۆ نە برادەرەکانی خۆمەڵێن بابین لەگەڵ تاوێنە بکێشین هیچیشمان نایە بۆ نە هیچ بەڕپارێکی مادیە شتێ منیش زۆر کات هاوکاریان ئەبم لەگەڵیانا وێنەی کێشم فێرانەکە بۆ نە خۆم وێنەکە دەکێشم یاڵم هیوە ڕەنگی کەنیان بەبەر چاوێن وێنەکان دەکێشم ئەگەر کەسێ بوێ فێر بە چۆن فێرەوێ وەڵا من خ- ڕاستی گەر خۆت مانەیەکی تیا بێ خۆشترەیە لە مناڵی خۆت بەهرەیەک تیا بێ ئەوە زووتر فێرەوی بەس ئەگەر نیش بێ توانی خۆت لە دەورەکانە بەشداریگە هاوینان کە خوێندن نییە یا مامۆستایەکی زیرەک منیش بەپێی توانارکی بێ بەلام توانم فێری کەم. زۆر باش ئەوەی من بزانم تۆ لە کەرەستە کۆنەکان بۆ نمونە شتە کۆنە ئاسەوارە کۆنەکان وێنە دروستەکەی شتێکی ئەوم بەر چاو کەوت بۆ نمە پێم وا بوو تانکی بوو شتێکی وا بوو تۆ وێنەی جێبێکە دروست کرد بوو چۆنە ینی بوو هۆکار چییە ئەو شتە کۆنانە بەکار دێنیت. ئەمە ئەو فکرم لەوە هات کە توانی ئێمە خۆمان خۆمان دڵ خۆشکەین بۆ نە کەرستێک لە ماڵمانایە ڕەنگە تێک چووە چی دێبێت چێ با بۆ یاخی بۆ بێرین شتێ جوان لێ دروستکەین هەم شتێ جوانترە بۆ ژیانمان ژیانمان پێ جوانکەین من تەنگێکمانە بوو لە سەربان ڕۆشن سێن بۆ یاخەکەی باران تێکی دابوو هەمووی ژەنگاوی بوو ڕۆشتن فکرێکم بەکارێنا دووبارە جیبێکم لەسەر کێشە بڵام کردو لە فەیزوک لە پەیجی ژینگە دۆسی چەندی پەیجی ترۆکاتی خۆم خەڵکێ زۆر بەدڵیان بوو خەڵکێ زۆر لایک کۆمنتیان کرد هەندێک کەس ئەیانوت وەرە بۆ ئێمەشی بکێشە چەنێ پارە دەوێت بدەین من خۆمودن بە بەخۆ بەخشیەکەم ئەگەر بیشی کێشم تەنها ئەو وێنەت کێشاوەکو ئاسەوارە کۆنەکان یاخود تریش کێشاوە ئەمە پرۆژێکی تازەیە بکە دەستم پێکردو نزیکی هەفتەیەکە بەستر وردە وردە ئەندێک کەرەتی ترەیە لەم ماوەی شەڵا دووبارە دەست پێکەمەوە زۆر باشە جگە لەوە من ئەوەی بناگادار تۆ هەوڵ ئەدەی و زیاتریش هونەری یاخود وێنەی سریدی بکێشی هونەری سیدی سریدی چییە یاخود توانی بزانین هونەری سیدری چییە هونەری سریدی شێوەی تازە وێنە کێشانە کەوا پێشانە دەبوون نە تۆ لەسەر جادەیەک وێنەیەک دەکێشی بۆ نە تۆ جارێنەی چاڵێک دەکێشی بە شێوەی بۆ یاخ بەڵام خەڵکی لە لا دەبینەوە کواتانی کە چاڵ بێ بڵام بۆ یاخە کوێیە باخچەکانی نەجات شوێنێکە باخچەی بانو دوو سێ باخچەی تایە ئێستاش باخچەی تازە کراوەتەوە شارەوانی دەستیان خۆش بێ ماگە خەرگن ئیشی جوانتر دەکەن هەرچەندە ئیشی جوانە کردووە ئێستا باخچەی تازیان کرێتەوە لە ناو شاری باوانور ئێمە بۆ یاخمان کرد دووبارە لەسەری هەڵمەتی ژنگە دۆسیمان لەسەر نووسی بۆ نووسیمان ژنگە پارێزە پاکوخانی بەشێکە لە ئیمان ئەم شتانەمان نووسی خەڵکێ زۆر بەدڵیان بوو خەڵکێ زۆر ڕەنگە هیچ نەبێ لە بەرەو نووسینە تۆزێ ویژدانی بجوڵێ و شتێک فڕێ نەداتە سەر عەرزە دوو بەیانی یا دوو بەیانی مامە پیرەیە بێڵی گرێتەوە بۆ ویژدان یان جوانە ئەو شتانە ئێوە گروپەکەی خۆتان کچتان لەگەڵایە کچمان لەگەڵ نییە بۆ دێرەوە بەس بۆ نە ماوەسایکمان لەگەڵایە لە مەکتتەبێک لە باونور خۆی لەسەر دیوارەکان وێ نەکێشێ بە زیاتر وەکو کۆمەلگا ناتوان ئێستا لەگەڵی ماوێنە کێشن ڕەنگە کۆمەلگامە زۆر جۆرێک داخراوی تیا دەبێت ڕاستەکەی شێوەکاری هونەری شێوەکاری چی جیاوازیەکێ لەگەڵ هونەری فۆتۆگرافی ئەوی کە تواگەداروێ فۆتۆگرافی زۆر جار بە ئاسانی ژنەکەدا بەدەستە بۆ نە کامێراکەی پێ چرکەیەکەی دوێکسە ڕستمەیەکی لە ماەکی کەمە بەڵام جای وای شێوەکاری تۆ کاتێک زۆر پێویستە تا وێنەی تکێشتەوە ئەگەر تۆ زێ زیرەک نەبی ناتوانێت بۆ خۆی بکێشتەوە بۆ نە ڕزی زەلامێک کێشی ئەبێ زۆر ورد بی بۆ نە لوتی تۆزێ بچوو کەیتەوە زەلامەکە تێکەچ چای تۆزێ بچوو کەیتەوە تێکەچ بەڵام کامێرا ئاسان ترێت بۆ نە چرکەیەکەیت ڕێک دەرەچ جوانە ئەو وەسایلانە یاخود ئەو شتانەی کە ئێوە بەکاری دێن زیاتر چی و چیە زیاتر بۆیاخی ئای بەکارێنین و دوایەوە دەرمانی وارنشی لێدین بۆ ئەوی بریقە بدات و دەرمانی چی عفو وارنش وارنش. و دەرمانی تاڵفەیات و بەڵێ. بۆ ئەوەی بریقە بدات و تێک نەچێت لەبەر باران خەڵکێکی زۆر لە باوانور ماڵەکان داوام لەکەن وێنەی مەزەر و شتیان بە دروستکەن منش کێشاوە بۆیان خەڵکی زۆر بەدڵی بووە تۆ بەبێ بەرامبەرە کێشی؟ ئەگەر پارە وەرەگری؟ وەڵای پارەی شۆرگرم پارەی کەم وەرەگرم ئەوە نییە کە باسی بکرێ نا ئمە پێمان خۆشەکەن کە شتەکە شتێکی جوان بێت و لە هەموو وڵاتانە وێنێکە کێشێت زۆر جار پارە وەرەگری لە بەرامبەرە بەڵام خۆبەخشیش بڕوا ناکەم بتوانێت تا کۆتایی بەردەوام بی ئەگەر لایەنێک نەبێ بە پشگیری بکا. واتە تۆ ئەو کارانەی کە کردوتە تا ئێستا هەمووی خۆبەخش بووە؟ بەڵێ نزیکی ساڵێک زیاترە لەسەر دیوارەکان وێنە دەکێشین مەگەر لایەنێ شتێ پارەی کەمیان بدات یان نا زۆر جار پارەی خۆمان خستۆتە سەر ئیشەکە. یانی ئێوە لە حسابی خۆتان کارەکەن؟ بەڵێ. زۆر باش ئێوە وەکو خۆتان بۆ نموونە لەوانەیە شوێنێک هەبێ با بژیت دەزگایەک هەبێ قەت چوونە بۆ لای دەزگایەک بڵێن کاکە وێنەیەک وان هەیە یاخود گەمانەوێ شتێ بکێشین ئێوە هاوکارمان بن لە وەڵام ئابوون نەوتیان نە یا شتێ ڕاستی وەکو ناو ناو مێرە بۆ نمونە کتەمان بۆ شوێنێکی گەرمیان کردو کە سەر بە ئینا ئەو ئیشە ئێمەیەکین بەڵێ. وەڵام تا ئێستا هیچ وڵامێکیان نەبووە ئەڵێن لەسەر بیناکە ئێمە شت دروست کە ئینجا توانین هاوکاری بکەین ها، یعنی گەر شتەکەی ئەوانە بدرێت بەڵێ بەڵێ زۆر باشە اه، خەڵاتی ڕێزلێنانە زیاتر لە لایەن بە ڕێبەرایەتی پەروەردەی گەرمیانەوە خەڵاتی شێوەکاری خەڵاتی شانۆگەری زۆر بەشداری شانۆگەریمان زۆر کردووە لە گەرمیان لە باوانور ئەو خەڵاتانێ هیچ شوێنێکی تۆ براوە تە دەرەوەی کەلار بە دەرەوەی باوانور بۆ نمونە لە پێشنگاکانە بەشداری پێ بکرێ ڕاستی لەم ماوە بەڕێبراتی ڕۆشنبیری کەلار پێشنگای شێوەکاری کاتەوە بە ئەو شێوەکارانی گەرمیان منیش وەکو تا گەنجێکی باوانور بەشداری و پێشنگام کردووە بۆ گەرمیان ئەگرێتەوە یان بۆ؟ هەموو شێوەکارانی گەرمیان بەشدارەکەن تێیدا. هەموو شێوەکارانی گەرمیان. ئەو شوێنە کوێیە لە کوێ بەشداریەکەن؟ لە بەڕێوەبەرایەتی ڕۆشنبیری کەلار لە بڕیار وایە لەم چەند ڕۆژە بکرێتەوە. هیچ شتێکت حاضر بۆ تۆ بخۆ من وەکو خۆم دوو تابلۆم بەشداری چوار تابلۆم برد بۆیان ئیتر وتیان ئەبێ یەک تابلۆمان پێ بدەیت ئیتر من وتم لە باوەڕ وتم ناگرێ عافێتم خواردەوە ئیتر باش بوو دوو تابلۆیان لێ وەرگرتم بەتەکلیش دانە لێوەش باشە بۆ ینی تۆ بەڕێی تۆ وێنە کێشمان ئەفوو شێوەکارمان زۆرە کە وەریانە کردووە لەتان یان بۆ منە بە شێوازێت سێری ویان کردووە وڵا ڕەنگەی ئەوە نەبێ بەستر ڕەنگە شێوەکارێک زۆر هەبێ بەڵام زۆر جار شێوەکە بەشداری ناکە لە وشتانە هەر بۆن بۆی زۆر جار بۆی کەمی شوێنەوەکەوەیە گەر تابلۆکان بەشداری پێ نەکرێ ڕەنگە شوێنێکی وای نەبێ بۆی ئەو تابلۆانە ئەرزکەن لە ڕۆژی پێشنگاکە زۆر باشە جارانیان وت وێنە بکێشری حرامە نازانم دەو جۆرەشتانیانەوت ئێستش وایە ڵا ئێستا شۆ گوجاران ماوە نازان من ناویچ کەسێ نایە بەڵام بە شێوەیەک هەندێک مەلاڵێن ئاسایە و هەندێک مەلا ئەڵێن حەرامە نازان منیش گیرم کردو لەو بینە بۆ نمونە تۆ خەت وەکو خۆت قەت ڕوبەڕوی ئەو جۆرە کێشانە بوویتێتەوە بەڕاستی بەڵێ چونکە من زۆر جاوێنەی سەلامە کێشم بەزلێک و بەڕۆحێتێکی زۆر تاو وێنە ناکێشم چونکە زۆر جابیرەکەمەوە حرامە گونا هەلو دنیابێ گیان کە دەبەری ناتوانین بۆ ڕۆحێتێکەوە تەواو وێنەکە بڕۆیتە ناو ناخی وێنەکە و جوانی بکێشی بەڵام وێنەی سروشت بە تەواوی خۆم تەرخان ئەکەم بۆی ینی بەڕێی تۆ خۆت لە ماڵەوە ڕێگرت بوو نەبوون منە بڵێن کاکە وێنە مەکێشە ڕەنگە بۆ ژیانی خۆم وتبیانە چونکە بەرژەوەندی مناگەرێک بێ بڵێن لەو دنیا پێویستە ڕۆح بکە دەبەریەوە مێشە کارێک گوناحە لە ڕووی دینەکەەوە بەڵام ئەگەر بمانەوێ زۆر جار خەڵکی زۆر بۆی تابلوەیەکەوە بەناوبانگ بووە تابلۆی کەسێکی بەناوبانگ وان نیە؟ زۆر باشە جاری وایە ئێوە قەت بۆ بەهۆی تابلۆیەکتان و تووشی کێشە ببن؟ نە من نامەوێت زۆر بڕۆمە ناو ئەو نا. تابلانە ئەو تابلانە کە کۆمەڵگا بەدڵی نیە من ئەو تابلۆیان ناکێشم شتێک دەکێشم کە دڵ خەڵکی دڵی پێ خۆش زۆر بێت. جار هەیە خۆت سەیکە لە وڵاتانە تابلۆیەکە کێشن لەوانەیە بۆ نمونە نیمچە هەڵێکیشی تێدابێ بەڵام سەیکەی بە پارەیەکی خەیاڵیش ئەفرۆشرێ وایە. خۆ پێم وانیە بە هەڵە ناڵێم هەڵە نیە بەڵام لەوانێت لە مشتەما ئێمە بە هەڵەدا برێت منیش مەبەستم ئەو کۆمەڵگا ئێمەیە ڕەنگە هەندێک شتی پێ قوبڵ نەبێ کە تۆ بیکێشی منیش زۆر جا خۆم بە دوور گرتووە لەو شتانە زۆر باشە تۆ خۆت ئەگەر بتەوێ لە داهاتوە توێ چی بکەی ئەمەوێ سەرتا خوێندەکەم تاکەم ساڵێکم ماوە ئیتر وردە وردە بە کاتێکی زیاتر مەبە بۆ نەکێشان. حەزەکەم مەر باوەنور نەبێ حەزەکەم هەموو شوێنەکانی تە بێ ئاوات مۆی لە هەموو شارەکانی کوردستان جێ دەستم دیار بێ وێنە بکێشم بمە کەسێکی تا ڕادێک بەناوبانگ ئاواتی منە لەو پێناش هەوڵی بۆ دەم ئیشاڵە ئیشاڵە سەرکەوتوو بی چیت هەیە لە بۆی کە وەکو پێشنارێک وەکو قسەکردنێک ئەگەر لە بەرنمەکان نەوتراوێ و تۆ بتێ بێڵێ چکە لە ڕاستیا ئەم جۆرە بەرنامانە گەر زۆر بوتێتەوە تۆزێک خۆت زای وەکو وینتر نییە ئەبێ تا بگرێت کەم و پوخت تۆ ئەتوێ لە بۆ نە چی شتێک نەوتراوێت یان چی پێشنارێکت بێ یاخود چی قسەیەکت بێ حەزەکەی بیگەێنی من هەروەکەوەی کە خۆم لە باوانم خۆنە بەسەدە باوانەوە زۆر جا بەشداری چەندین فستیڤال و چەندین کارەسات و شتم کردووە کە یادی کراوەتەوە بۆ نەیاتی هەڵەبجە لە شانزەی سێ ئەمساڵ ڕۆشتم بە تابلۆیەک بەشداریم کرد لە مۆنۆمێتەکە ئێستا تابلۆیەکم لە مۆنۆمێتی هەڵەبجەیە کە دەلالەتەکە لە خراپی ئەو کارەساتە کە بەرامبەر بە خەڵکی هەڵەبجە کرا لە بەش ئێرشیفی مۆنۆمێتی هەڵەبجە گیراوە ئیتر بۆ نە منیش داواکاریم لە لایەنە پەیوەندیدارەکان ئەو لایەنانێک کە سەر بە ڕۆشنبیرن ئەو لایەنانێک کە خولای ئەوانەیان هەیە گەنجان دەرکەون با گرنگی بە تواناکانی گەنجان بدەن گەنجە توانانی ئیش بکات لەم وڵاتە منە مێ ئەو بگەێنم بە خەڵکی من گەنجی ئێمە شۆک و گەنجی وڵاتانی تری چیلوان کەمتر نیە گەر زیاتریشی نەبێ زۆر جار دەتوانی بۆ وێنەیەکەوە خۆت بناسێن زۆر جار توانی بەوە وێنەیەکەوە ئیسپاتێک بۆ خەڵک کە تۆ شەیت گەنجان هەن ئەیانەوێ خۆیان دانیشن لە ماڵ هیچ ئیشێ نەکەن تۆ بێ بجوڵێ من زۆر جار تووشی ڕەخنە بوومەتەوە ئەڵێن ئەم وێنانەی کێشی هیچ پارێکم پێ نادەن بۆ چیە کێش من ئەڵێم زۆر جار ئەڵێم دڵی مناڵێ خۆشکەی زۆر لەوە باشترە پارەی وەرگری مناڵێ کاتی دەڕا بۆ باخچەی ساوایان ئەو وێنان دەکێشێ بە ڕۆحی دەگەی ترەوە ڕاوە خوێنێ گەنجانە توانە هەوڵ بدەنە گەر بیانەیە من خۆم لە باوەندۆ ڕم بۆ سلێمانی زۆر جار بۆ یەک وێنە بیکێشم ئەمەش ئەگەر حەز و خولا نەبێ نایچم ئەگەر هەوڵی بۆ نەدەم کەس ناڕۆ لە جێگەی من بیکێشێ ئێستا بۆ نە هەندێ پلان و شتی تر لە مێشکمایە لە داهاتوە ئینشەڵا ئەمەیە دەستێکم و دووبارە بە شتی تازەوە لەش ساغ بۆ سەرکەوتوبی دو قسەت چییە؟ لە دواخمەوەی زۆر سپاسی ڕادۆگەیەوەکەم کە ئێمەتان بەسەر کردەوە دەستان خۆش بێ هیوادارم هەموو کەناڵ و دەزگاکان ئاوا لە خەمی هونەرمەند و شێوەکارانا بن سەرێکیان لێ بدەن بزانن حاڵ وەزعیاتیان چۆنە ئەو کارانەی کەن تا چەند خەڵکی ئەیبینێ بۆ ئەوەی دەرکەونیش نەبێ. دوا قسەت بۆ بەرنامەی سەن گوڵ چیە؟ دەست خۆشیتان لێکەم هەمیشە سەرکەوتو بن. زۆر سوپاس بەڵێ گوێگران و بیسەرێن ڕادیۆ دەنگ بەم شێوە هاتینە کۆتایی بەرنامەکە تا کەسایەتیەکی تر و بەرنامەیەکی تر. بە خواتان ئەسپێرم لەگەڵ ڕێزی پێشکەشکاری بەرنامە سەوا حسێن قبوڵ کەن خواتان لەگەڵ.